کاناڵی توتڕک، کتێبی پێکەنینی گەدا، چیرۆکی خەمڵی پەموو. هاوینی ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و شەش بوو، خانەقا چۆڵ و هۆڵ، زەوی خوا دەزانێ بۆ جاری چەندەم لە ڕۆژ نزیک دەبۆوە و تیشک و تینی زیاتری لە خۆر وەردەگرت. وەرزێرەکان وەکو هەموو هاوینێکی دیکە بە ئیش و کاری کشتوکاڵەوە سەریان قاڵ بوو، نەیاندەپرژا سەری ماڵی شێخ بدەن، ئەگەر دەرفەتیشیان ببوایە لەبەر ئەوە کە نوخشە دەرنەهاتبوو لە روویان نەدەهات بە دەستی خاڵی و بەتاڵ بێنە زیارەت. پەردەی کشوماتی بەسەر خانەقا و ماڵی شێخدا کشابوو، لە شەو و رۆژدا تەنیا پێنج جار دەنگی بانگی سۆفی قادری هەورامی گۆمی بێدەنگی نەختێ دەشڵەقاند، لە جیاتی خەتم و تەهلیلەی سۆفی و زیکر و دەفی دەروێش، مێشوولەکان کە لە برسانا ئاڵۆزا بوون، تێک دەهاڵان و ویزە ویزیان بوو. شێخ پێشنیوەڕۆ و ئێوارە تا نزیک بانگدان یا لە حەوشەی خانەقا پیاسەی دەکرد یا لە سەر کورسییەکەی کە لە هەیوانی خانەقا بە تایبەتی بۆ ئەو دانرابوو، دادەنیشت و دەنکی تەزبێحەکەی دەگێڕا و دیار بوو بیری لە داهاتی پاییزی پار دەکردەوە کە چەندە بووە و ئەمساڵ چەندە دەبێت. مەلا جەلال کە ئەگەر نوێژ کاڵا بوایە دەکرێ بڵێین کرێکاری دینی بوو، مانگی بە پێنج دینار بۆ پێشنوێژی بە کرێ گیرابوو، وەکوو کرێکاری دەستەمۆ کە چاوی لە دەمی خاوەن کار بێت و وریای وەخت و کاتی کارەکە بێ، گوێی لەوە نەبوو کەس هەیە لە پشتیەوە نوێژ بکا یان نە، لەگەڵ دەنگی بانگەکە دەست بە جێ دەخرا میحرابەکە. سۆفی قادریش کە نوێژ بەشێکی گرنگ بوو لە دەسمایە یا باشتر بڵێین دەممایەی ژیانی لە پشتیەوە دەوەستا. میرزا عەلیش کە کڕێوە پێچ بوو دەبووە سێهەمیان. بەڵام شێخ یا وەڕەز بوو یا بە پێویستی نەدەزانی یا بەشکم لە ماڵەوە نوێژی دەکرد لەو وەختەدا نەدەهاتە خانەقا. مەلا جەلال و سۆفی قادر کە قامەتیان بۆ یەکتر دەستاندەوە لە هەوای دەنگ و خاوی دەمیان دەردەکەوت هەر ئەوەندە بوو ئەرکی خۆیان بەجێ دەگەیاند ئەگینا هیچ لە شانیان خۆش نەبوو میرزا عەلیش وەکو ڕەشایی لەشکر وابوو لە نوێژکەرێکی سادە بەولاوە ڕۆڵێکی یاری نەدەکرد ئەو خانەقا و ڕاق و گەورەیە بە سێ کەسەوە لە کاتی جەماعەتدا وەکو حەمامێکی قەدیمی وا بوو کە حەمامچیی و ئاوگێڕ و یەکێکیش بەخێر خۆیانی تێدا بشۆن و ئەو ڕۆژانە دیاری و سەوقاتێکی بۆ شێخ و خەتم و تەهلیلەیەکی بۆ خوا تێدا نەبوو. پێشنیوەڕۆیەک سۆفی قادر وەکو هەموو ڕۆژێ حەوشەکە و هەیوانەکەی گەسک دابوو، ئاوپرژێنی کردبوو، کورسیەکەی شێخی خاوێن کردبووەوە، ڕاوێستابوو و شانی دابوو بە لاشیفانی دەرکی ماڵی شێخەوە. شێخ هاتە دەرەوە و پرسی، سۆفی قادر چ باسە؟ سۆفی قادر بە شێوەیەکی نیوە هەورامی وتی، سەلامەتی و سەروو شێخی، ناشکرینە بۆ خانەقا چۆڵەن، شێخ هات لەسەر کورسیەکە دانیشت و چاوی بڕیە دەرگای حەوشەکە. کوتوپڕ مەلا جەلال بە شان و عەباوە خۆی کرد بە ژوورا. وا دیار بوو دوێنێ ئێوارێ مانگی دیبوو. شێخ چاوەڕوانی هاتنی خەڵک بوو، بەڵام نەک هی وەک مەلا جەلال کە جگە لەوە خێری بەناو چاوەوە نەبوو ڕەنگ و داوای مانگانەش بکا. شێخ کە ئەحواڵپرسی و خۆشاتنی مەلا جەلالی کرد، لە بیچمی وا دەردەکەوت لە دڵی خۆیدا دەڵێ، کابرا تۆ پێشنوێژی خانەقای، دەبێ لە واریداتی ڕۆژانەی خانەقا پارەت بدرێتێ، خانەقاش ئەم ڕۆژانە چۆڵ و هۆڵە، ئیتر چیت دەوێ؟ نابێ نەختی عاقڵت ببێ؟ لەم کاتەدا سۆفی نامیق کە چاکی کەواشۆڕەکەی کردبوو بە لادا و بەنەخوێنەکەی بەسەر دەرپێ سپییە چڵکنەکەیەوە تاقمانە جووتی دەکرد، ئەوەندە بە پەلە خۆی کرد بە ژووردا، لە بیری چوو ئاتەکی کەواکەی داداتەوە. شێخ کە چاوی بە سۆفی نامیق کەوت، تەمومژی ناوچەوانی نەختێر ڕەوی، بانگی کرد، سۆفی نامیق! بە خێر بێی، خێرە شکور؟ سۆفی نامیق وتی، بە خوا قوروان، مەگەر هیممەتی پیران فریام کەفێ! خێری چی شێخ حەقی بوو هاتنی سۆفی نامیقی پێ خۆش بێ موریدێکی بە سۆز و موخلیس بوو خزمەتی خانەقای زۆر دەکرد هیچ کاتێ بە دەستی خاڵی نەدەهاتە زیارەت هیچ نەبێ دینارێکی هێناوە مەلا جەلالی پێ بێ دەنکەم خۆ ئەگەر هیچیشی نەهێنابێ دیسان هەر قەیناکە هاوینە نوخشە دەرنەهاتووە دار ئەگەر ساڵێ بەری نەهێنا ناشێ بیبڕی سۆفینامیق سەرکەوت، سڵاوی کرد و دەستی شێخی ماچ کرد. شێخ وتی، سۆفینامیق، بەخێرهاتی، خۆشی شکور، سۆفینامیق وتی، قوربان، خوا خۆشت کا. لە سایەی خواوە و هیمەت و بەرەکەتی شێخەوە. شێخ وتی، ماڵ و منداڵت چۆنن؟ سۆفینامیق وتی، قوربان، دەسەکانت ماچ ئەکەم، خزمەتکارتم. شێخ شیناوەردەکەت چۆنە نوخشە دەرنەهاتووە سۆفی نامیق ئای قوروان نوخشەی چی خۆزیا هەر نەبوایە ئەمساڵ پەنگەکەمان هەراش بوو بە خاو و خێزانەوە تێی وڕوکاین چەن مانگ کوێرەوەریمان لە تەکیا دی ئەوا ئێسە گشتی بووگەوە هیچ ئەوا ئیسە گشتی بووگە وە هیچ، مەگەر خۆ تیمەتێکم بۆ بفەرمووی، پەنام هاورگە بە خانەقا، تا چارم نەکەی ناڕۆمەوە. شێخ بە شێوەی دەمی سۆفی نامیق وتی، سۆفی نامیق، بێژە خوا کەریمە، چی قەوماگە؟ سۆفی نامیق وتی، قوروان، وەکیل زۆراوبەگ هاتگە، دەفتەری هاوردگە، خەمڵەکەی ئەوەننە قورسە، گشت پەمگەکەی بەمێگ ئینجا رزگارم کێ؟ ئەوا خۆم خستگە خانەقا بەخوا ئەشێ هیمەتێکم بۆ بکەی شێخ وتی شتی وا چۆن ئەبێ ئاخر خەمڵیش ڕێوشوێن و قاعدەی خۆی هەیە سۆفی نامی وتی قوربان شلە و قولەی بەگ کوا گوێ ئەدەنە ڕێوشوێن و قاعدە لەو کاتەدا سۆفی قادر بانگی نیوەڕۆی دا شێخ وتی، خاسە، سۆفی نامی، قاسە، ئێستە دەنێرمە لای زۆراو بەگ، مەلا جەلال تۆش مەڕۆرە و جەماعەتەکە بکەن لەگەڵ سۆفی نامیق لە حوجرە دانیشە، لێرە قاوەڵتیی بکە. دوای قاوەڵتی شێخ هاتە دەرەوە وتی سۆفی نامیق سۆفی ڕەشیدم ناردە خزمەت زۆراو بەگ ئێسا دێتەوە خوا کەریمە سۆفی نامیق وتی ئای خوا بمکاوە سیاقڵ ئای بم وە قوروانە کە. تاوێکی پێچوو سۆفی ڕەشید هاتەوە شێخ وتی ئادەی سۆفی ڕەشید زۆراو بەگ گوتی چی سۆفی ڕەشید وتی قوروان چووم فەرمایشتەکەی جەنابتم بە زۆر وە بە زۆراو بەگ گوت زۆر سەلامی عەرزە کردی شێخ وتی عەلەیکە سەلام خوا کاری ڕاست کا دەی ئیشەکەی سۆفی نامەک بوو بە چی سۆفی ڕەشید وتی عەرزت دەکەم چووە پێشەوە و شتێکی بە گوێچکەی شێخدا سرکاند تومەس زۆراوبەگ کوتبووی شێخ ئەوەندە ڕوو نەدا بەو مسکینانە ئاخر خۆیشی خاوەن موڵکە ئەمانە ڕوویان بکرێتەوە هیچ بە خۆیشی نادەن شێخ ڕاوێژی دەمی گۆڕا وتی ئەمانە پیاوی دنیان هەر لەسەر تەماعی خۆیانن بیریان بەلای قەبر و قیامەتەوە نییە تکای ئێمە ناگرن بچۆ بزانە بەشکم لە تەک وەکیلەکەیا ڕێکەوین سۆفی نامیق وتی، قوروان ڕێکەوتنی چی؟ کاورایەژی بەرازە، گشت پەمگەکەی گەرەکە. شێخ وتی، چسابێژین چی؟ زەمانە خراپ بووە، زوڵمەت دنیای داگرتووە، خوا ڕەحم بە ئیمانەکەمان بکا. سۆفی نامیق وتی، بیم وە قوروانەکەت. خاسە فەرمووی، ئاخر زەمانە، ئەمە پێنج مانگی ڕەبەقە بە خۆم و بە مناڵەکانمەوە ڕەنج ئەدەین. ئێستە گشت پەمگەکەی گەرەکە. ئەی خوا هەڵینەگری. شێخ گوتی بێژین چی سۆفی نامە قەزاو قەدەری خوایە سۆفی نامی گوتی یا شێخ ئەمە ئەفەرمووی چی ئێستا من گشت پەمگەکەی بەمێ ئەمە چییە خەمڵی کردگە شێخ وتی عیلاج نییە سۆفی نامێت زەمانەکە خراپ بووە خوا خراپتر نا سۆفی نامیق وتی، یا شێخ کەواسە بێژە تۆ فەرموو و ئێمە میاو. مەلا جەلال ویستی سۆفی نامیق تێبگەیەنێ کە لە ڕووی شێخدا قسەی وا نەکا، وتی، سۆفی نامیق ئەمە مانای چییە؟ سۆفی نامیق لەبەر پەرۆش و پەژارەی خۆی تێنەگەیشت مەلا جەلال مەبەستی چییە، وتی، مامۆسا زوو فرە زوو گەنج بووم، ئەوسا گەرمیان و کێوسانمان ئەکرد، هاوینان ئەڕۆیشتینە سەرشی و سەقز. کاورایە سەقزی بوو ناوی لالوهەواس بوو، ئاشنامان بوو، مامەڵەمان لە تەکیە ئەکرد. ڕۆژێ هاتە وارگەکەمان، ڕۆن و خوری لێمان کڕی. سۆزی ڕۆن و خورییەکەم بۆ بردە سەقز و میوانی بوو. شەو خێزانەکەی سینی بۆ هاوردین، گۆشتاوی لێ نابوو. نانمان تێ وڵی. کتکەبۆر پەیا بوو، دەستی کرد بە میاو میاو. خاوەن ماڵەکە پاروویەکی بۆ هاویشت، گورج قۆستیەوە و دیسان وتی میاو. پارویەکی تری بۆ هاویشت کرد کە بۆر ئەمیشی قۆستەوە و دیسان میاو ئەوەندەی پارو بۆ هاویشت وازی لە میاو میاو نەهێنا و نەیهێشت نانەکەمان بخۆین لال و هەواس سینیەکەی هەڵگرت و نایە بەردەمی کرد کە بۆر و کوتی کەواسە تۆ فەرموو ئێمە میاو سۆفی نامق دەستی شێخی ماچ کرد و ڕۆیشت بەدەم ڕێگاوە دەیگوت هەزار قەزا و قەدەر بێ پەمگی خۆمی نادەمێ مەلا جەلال لای وابوو سۆفی نامیق شتێکی بۆ شێخ هێناوە بە دەرفەتی زانی و وتی، قوربان، شەکر و چامان نەماوە، مانگانەکەمان پێ کەرەم نافەرمووی؟ شێخ خۆی لە قسەی مەلا جەلالیش گێل کرد و وتی، زۆراو بەگ حەقێتی. بڕوانە ئەم خەڵکە ئەڵێی شەیتان دەرسی دااون. قسەیان چەند ڕەق و ناخۆش بووە. ئاخر زەمانە. خوا ڕەحم بە ئیمانەکەمان بکات.